سڵاوتان لێبێت بازنێکەمان باس کرد لە بەرسەر کورد لاواسە هۆکاری ترمانەیە لێرەگە تەماشا بکەنی بە بەردەوامی کورد کێشە لەوە دروستە بێت بوون و لە باشوور تیقت بێنێ بەردەوام شتان دەست لە بەغدا دەگەڕێتەوە سەردەم کێشەکان بە هەڵپەسراوی مایتەوە ناتوانێت و بێکجاری چارەسەر بکرێت خۆی کێشە چارەسەر کێشە چارەسەر ناکرێت کێشە ئەبێ لە ڕەگەوە بینی ستەمیشتی لەوە دابنێ بەرام لێکوانە چارەسەر نەکردی کێشەکان یان بەردەوام پیداین کێشەکان وا لێکە مرۆڤەکان تووشی نار شەیدایی بن بۆ نمونە ئێستا حکوومەتی عێراق بە نار شەیدایی لەگەڵ حکوومەتی هەرێم ئیشەکەت سیاستەکەت بە بەردەوامی پرۆسەکانی سیاسی لە هەموو سێکتەرەوە کێشەی لۆ دروست دەکات و حکوومەتی هەرمیش ئەبێتە نار شەیدا هەم هەم عاشقیەتی هەم شەیدایەتی و هەم ناریشتی بۆ نمونە بە بەردەوامی وەجهی شێوەی KRG بە باشترین شوێن پیشانەدەن لە ڕژڵاتی ناوەڕاست بە تایبەت لە لە زۆنی عراق لە ڕووی مانەوە لە ڕووی گەشەی ئاور لە ڕووی بەردەوامی ژیان لە ڕووی گەشتیاری لە ڕووی پرۆسی سەربازی لە ڕووی پرۆسی هەواڵگری لە هەموو لە هەموو سێکتەرەکانەوە بەڵام دووبارە دووبارە لێکوانە کورد بە لاوازی مایتەوە بەوەی ئەو نەسەقامگیری کە ناوەخۆ هەیە لە هەرچی لە بەشی لە بەشی ڕۆژ ئاوایە کوردستانی ڕۆژ ئاوا کانتۆن ڕۆژ ئاوا دیسانێ بەهۆی دەرفەتی رووسیا بەهۆی دەرفەتی رووسیا ئەو ئەو بۆشایە هەوایی کە لە نێوان تورکیا و رووسیا لە نێوان سووریا و ئەوەیە تورکیا کە رووسیا هاوکاری کرد یعنی بە درێژایی تقریبا ه کیلومتر ئەوانە داخل بوو سەرجەم ئەو سێکتەرانەی پەکخست بۆەوەی کێشە ناوخۆی کانتۆنی ڕۆژئاوا دروست بێتن و لافاوێکی پەنابەری ڕوو لە ناوەخۆ لە شارەکان بکاتن زەجەیەکی سیاسی و ناسەقامگیری لە ڕووی مرۆی و لە ڕووی سیاسی و لە ڕووی ئابووری و لە هەموو ڕێکەوە بەناو خۆدا بتاقێتەوە ئەمە پرۆسەیە سەری گرت و ئەنجامیشیاندا کە نانێشت ئەو کانتۆنە بە بەردەوامی گەشتە بکات لێرانەش لە بەشی باشووریش حکوومەتتی عێراق بە بەردەوامی کێشە دروست دەکەن نالی کورد بە بێهێزی بنووسم دەوی لاواز بیتن شەشەکانی بۆ دروست دەکات هەرچی کوردستانی باکوور کوردستانی باکوور بە بەردەوامی بە بەردەوامی ئەوە لە ساڵی نوێە هەتا ئێستاکە ڕێبەری باکوور زیاتر لە 20 مانگە بیتن بە پێ ئەو هەواڵانەکە بڵاوکرێتەوە هەتا ئێستاکە نانێشتە هیچ کەسێک ببینیت ئەگەل و کۆتایە ناسەردانەکردیت دوو دوو دژی دوو دژی دوو دژی جیاواز لە ناوەخۆی کوردستانی باکوور دروست بووە بەلایەنی دەمیرتاش و بەلایەنی ئاپۆ دوو دژ دروست بووە لێرەش دیسانە پەرتاوازیان بە دەنجی کورد کردێ لێوێندا دیسانە پەرتاوازیان لە کۆتازا کە لە کوردی باکووردرا لێدانەکەی پارێز بوو کە لە ئەدەبیاتی کوردی درا لە دەرگەی دیموکراسی لە ژێر سێبەری ناتۆ دەسەڵاتی فەڕەنسا کە کورد خەڵتانی خوێن کرا هەرچی بەشی کوردستانی ڕۆژهڵاتە کوردستانی ڕۆژهڵات دووبارە لە دروستبوونی هاتا ئێستا دیسە چاوسێنراوە بۆ نمونە لە وەفدی ئاشتی کە سەردانی ئەوروپا کرا ئێران تیرۆری کە سەرکردەکانی کورد تیرۆر سەر کێشەی بروست کردەوە لەو کۆتایانە لێ لە کوردستان وەکو لە کەمپەکان دادەنیشتن دووبارە لێیان داوە یعنی بە بەردەوامی بە بەردەوامی چ لە ناوخۆی پارسەکانی کوردستان چ لە چ لە لە ڕەوەندی کوردی بی لە هەموو شوێنێک دژمنانی کورد چ لە ئاراستەی عوسمانی بی یان سەوفەوی بی یان نیشتمانی عەرەبی بیتن ئەوانە نالن بی شێوێ کورد ڕۆلی هەبێت بە بەردەمی لاواز دەکەن یعنی ئەو قوارێکە لە کوردست ئەو قوارێک کوردی کە لە کوردستانی باشوور دروست بووە لۆ زاناریتان ها ئەو بیر ڕای خۆمە ئەو قوارێک کورد هەر قسێک کەم ڕنگدانەوەی خۆمە ڕنگدانی هیچ لایەنێک نییە بەڵام ئەمێ بزانین لەبەر کورد بۆ دۆخۆ دەڕاتن ئەو قوارێک کە لە باش قوارەی باشوور کە دروست بووە ئەو فاکتوی کە دروست بووە ئەو ئەو ئەو سەر بەخۆی کە لە کوردستانی باش دروست بووە نمونەیەسی نمونەیەکی بچووکی هەموو کوردستانی گەورەیە ئەبێ هەموو پارتەکانی کوردستان بەو باشوورە ڕازی بن هەر هەموان بۆیە بە بەردەوامی لە لە ڕۆژئاوا درێتن لە باکوورە درێتن لە ڕۆژهڵاتە درێتن لێرەش لێرەش لیان نەدرێتن بەڵام لێدانەکە لێدانچی سەرکردنە ینی نەرمە لێدانە لێدانی ڕاستەخۆ نیە بەم بیڕوخێنی ناوی بێتن چونکە پێگەیەکی ئابووریان لەگەر هەیە و پێگەیەکی سربازیان لەگە هەیە و لە هەمان کاتە پێگەیەکی سیاسیشیان هەیە کە لەو ناوە بە هەموو لایەکەوە قفل دراوە بۆیە کورد بەردەوامی بە بەردەوامی ڕوو لە لاواز بوونە هۆکای لاوازبوونەکەش باسمان کرد لە بەشی باشوور چۆن پەرتەوازی بە ناوخۆ بینیوە لە بەشی ڕۆژهڵا لە بەشی ڕۆژ ئاوا دیسانێ پەرتەوازی بەخۆبینەوە لە بەشی باکوور دیسانێ دەنگ پەرتەواز دەکرایە بەسە دوولایەنە لە بەشی ڕۆژهڵا دیسانێ دەنگسە پەرتەواز دەکراوە چێشی ئاڵای هاتێ چێشی زمان هاتێ چێشەی پایتەختی کوردی هاتیە و لە بەشی ناوڕەمەندی کوردیش دیسە پەرتەوازی پێوە کراوە یعنی هۆکاری هۆکاری سەرەکی پەرتەوازەبوونی کورد هەتا ئێستا کە قساکەم نەبیست کەس تۆڕابێتن نەبوونی ڕێبەرێکی کوردیە لەو سەردەمە لە سەدەی بیستێک لە جیهانی پۆستمۆدررنە کە جیهانێکی تەواو تەواو پێشکەوتووە تەواو زانستیە کە لەو سەردەمە کورد دەچەوسێندرێتەوە بەو بەو بەو بەو بەو ئالەتێکەوە ئێستا لە بۆ خزمەتی مرۆڤایەتی هاتیە بۆیە هەر کاتێک کە تۆ پرسیارەکەی لە لە ستەمی زیرەک لە جیهانی دیجداڵی ئەڵێ چێ سەرکردی کووردە ئەلە دەرم مەبەست کامە کامە پارسی کوردستانە ئەنی ڕاستەخۆ پرسیارت لێکەتن تۆکە برێ بەشی باشوور ئاراستەکەت پێڵ ئەرێ فران و فران و فرانە بەشی ڕۆژهڵات پێتەڵێ بەشی باکوور پێتەل بەشی ڕۆژ ئاوا پێتەڵێت یعنی نخبەیەکی دیاریکراو نەبوو هەتا ئێستا بتوانە ڕێبەرایەتی کورد بکاتە کارەکەشی هەمووی هەبوونی دەستی دەرەکی بەهۆی دژمنانەوە کەوای کردووە کورد قەت پێکەوە نەبیت ئەگەر پێکەوە بیتن ئیدی ئەڵەن دەوڵەتی دووەمی ئیسرائیلەکە کە لە لە ناوزەرگەی نیشتمانی عربی دروست دەبیت بۆیە ئەگە دیقەت بدەینە ئەو ئەو ئەو هەڵەوەی ئەگە دیقەت بدەین خەریتی نیشتمانی عربی ئەگە دیقەت بدەینێ بەشەشی لای سەری هەتا باڵەکەی بەشی تورکایە باقی لە شانی ڕاستیەوە هەتا دەگەتە دەگەتە سەر ئەوە سەری پەڕەکەی ئەوە نیشتمانی عەربیەتە بن ئەفریقای دەگەڕێتەوە کەنداوی عەربی دەگەڕێتەوە یعنی هەڵۆەکەی ئەو هەڵۆی سرحدین ئەیبی بارەی تاو کرێت و نیشتمانی عەربی گرتە بارەکەی تاو نەکرێت و قاپاتە تورکیا و ئێرانی گرتیتەوە یعنی بە معدلی تورکیا و ئێران لەگەر لەگەر نیشتمانی عەربی نالن کورد بەی شێوێک زوو لە بکاتن چونکە لێرە ڕاستە کورد بەنایی بەنای بەنای دین و خەباتی کردو ناسنامەیەکی هەیە بەڵام کورد بە بەردەوامی ناوی هەیە ناسنامەی نییە چکەوە کێشەیە هەلۆ سەردەما کاتێک کە تۆ ناوت هەیە ناسنامەت نەبی زۆر زەحمەتە دان پێدا بدرێت زۆر زەحمەتە پزیریت بکرێت هەرتن لە لۆبیشت بەخوات بتن ئێستا ڕاستە هەموو هەموو کادیرانی سیاسی پشتیان بەوە بەسەڕێن لە باشوور تا ئێستاکە تا ئەو لەحزەیە بەردەوام پەرتەوازی تێدا هەیە هەتا لەو کۆتای کە شاندی ینی شاندی کورد کە چتە فەرەنساش مەسەن لەگە عراقەکاندا بە بەردەوام هەبوو کێشانە بە بەردەوام ڕوو لاوازی کردیە و بەردەوام ڕوو لاوازیەکات شەوتاش